بەشی چوارەم پیاوێک بۆ گەڕان بە دوای خوادا بڕیاری داد بڕوا بۆ کوێستان چونکە پێیان گوتبوو خودا هەردوو ساڵ جارێک لەوێ دەردەکەوێ بە درێژایی ساڵی یەکەم لە هەموو ئەو شتانەی کە زەوی خستبوویە بەردەستی خواردی سەرئەنجام ئازوقەکە تەواو بوو ناچار بوو بگەڕێتەوە بۆ شار کابرا هاواری کرد خوا بێویژدانە ئەو تێ نەگەیشت من یەک ساڵ لە پێناوی بیستنی دەنگی ئەودا ئارامم گرت. من برسی بوو، ناچار بوو بگەڕێمەوە بۆ شار. لەو ساتەدا فریشتەیەک دەرکەوت. فریشتەکە گوتی، خوا زۆر حەز دەکات لەگەڵ تۆدا قسە بکات. ئەو ساڵێکی تەواو خۆراکی بە تۆ دا و ئومێدەوار بوو کە لەوە بەدواوە خۆت خواردنی خۆت ئامادە بکەیت. بەڵام تۆ چیت چاند؟ مرۆڤێک نەتوانێت لەو شوێنەی کە دەژی بەرهەمێ پەروەردە بکات، هێشتا ماوێتی لەگەڵ خودادا قسە بکات. خەڵکی دەڵێن وا دێتە بەرچاو کە ئازادی بۆ مرۆڤ بە واتای سەرپشکبوون لە هەڵبژاردنی جۆری کۆیلایەتی دێ. من ڕۆژی هەشت سەعات کار دەکەم، ئەگەر تەرفیع وەربگرم دەبێت ڕۆژی دوانزە سەعات کار بکەم من ژنم هێناوە و ئێستا هیچ کاتێکم بۆ خۆم نییە من بە دوای خوادا گەڕام و ئێستا دەبێ لە کۆڕە ئاینیەکاندا لە مەڕاسیم و سەرجەمەی تەشریفەکاندا ئامادە بم هەر شتێک کە لە ژیاندا گرنگە ئەوینداری کار و باوەڕ سەرئەنجام دەبێتە بارێکی قورس بەسەر شانی ئێمەوە پیر دەڵێت، تەنیا ئەوین توانای هەڵهاتنمان پێ دەدات، تەنیا ئەوین کۆیلایەتی دەگۆڕێ بۆ ئازادی. گەر ناتوانین خۆشەویستی بکەین، وا باشترە دەست بەجێ بوەستین. عیسا گوتویەتی، باشتر وایە چاوێکت کوێر بێت تا ئەوەی هەموو ئازاری ئەندامت لە تاریکیدا بفەوتێت. ئەمە وشەگەلێکی قورسن، بەڵام مانادارن. پارسایەک ساڵێکی بە ڕۆژووگرتن بردە سەر، بە جۆرێ کە هەفتەی تەنیا یەک جار نانی دەخوارد. کاتێ وادەکەی کۆتایی هات، پارسا داوای لە خواوەند کرد مانای ڕاستەقینەی ئایەتێ لە ئایەتەکانی ئینجیلی بۆ ئاشکرا بکات، بەڵام گوێی لە هیچ وەڵامێک نەبوو. پارسا بە خۆی گوت، چ بێهودە تەمەنی بەنرخم بەفیڕۆدا. من چاوم لە هەموو شتێ پۆشی بەڵام خودا وەڵامێکی نەدامەوە باشتر وایە بڕۆم و پیرێک بدۆزمەوە واتە ئەم ئایەتە بزانێت ئا لەو ساتەدا فریشتەیەک دەرکەوت تو گوتی دوانزە مانگی ڕۆژوو گرت تۆی هەڵخەڵەتاند پێت وابوو لە خەڵکی دی باشتری خواوەند هەرگیز نزای مرۆڤی لە خۆبایی وەرناگرێ بەڵام کە پێفیزیت نواند دوو داوای کۆمەکت لە خەڵکی تر کرد خوا منی نارد فریشتەکە ئەوەی پارساکە دەیویست فێری کرد مامۆستا دەڵێت سیرکە چۆن وشە گەلێکی دیاریکراو بە جۆرێک پێک هاتوون کە مانای خۆیان بە شێوەیەکی ئاشکرا نیشان دەدەن بۆ نمونە وشەی لێکدراوی پێش سەرقاڵی لە چاو بگرن کە لە پێشگری پێش و ناوی سەرقاڵی پێکهاتووە و بە مانای سەرقاڵی مێشک بە شتێکەوە کە هێشتا ڕووی نەداوە دەگەێنێ. چ کەسێک لەم جیهانەدا دەتوانێت بەهرەی سەرقاڵبوون بە شتێکەوە هەبێ کە هێشتا ڕووی نەداوە؟ هیچ کات لە پێش ڕوودانی ڕووداوێکدا مێشکی خۆتان مەشغوڵ مەکەن ئاگاتان لە ڕێگە و چارەنووسی خۆتان بێ هەر شتێک کە پێویستە فێری بن تا بتوان ئەو خەنجەرە بریسکەدارە هەڵبگرن کە بە ئامانەت لای ئێوە داندراوە سەرنج بدەنە ناکۆکی نێوان مامۆستان دۆستایان و دژمنانتان بە ئەندازەی پێویست خۆتان پەروەدە بکەن بەڵام ئەو باوەڕەی کە دەزانم چۆن چۆنی زەڕبەیە لە دوژمنەکەمەوە دەخۆم خراپترین هەڵەیە دووچاری نەبن. هەینی دێت دەڕۆین بۆ ماڵەوە و ڕۆژنامەیەک هەڵدەگری کە بە درێژایی هەفتە نەتتوانیوە بیخوێنیتەوە. تەلەفیزۆنەکە دادەگرسێنی و دەنگەکەی کز دەکەیت. کاسێت دەخەیتە سەر ڕیکۆدەرەکە. لە حاڵێکدا کە هەوڵ دەدەیت لاپەڕەی ڕۆژنامەکە هەڵبدەیتەوە و گوێ لە مۆزیقا بگریت، بە کۆنتڕۆڵەکە لەم کەناڵەوە دەپەڕی بۆ ئەو کەناڵ. ڕۆژنامە هیچ شتێکی تازەی تێدا نییە. بەرنامەکانی تەلەفیزۆن دووبارەن. کاسێتەکەش دەیان جار گوێت لێ بووە. ژنەکەت منداڵەکانت دەشوات و وشکیان دەکاتەوە. بەبێ ئەوەی بزانیت بۆچی ساڵانی لاوێتی خۆی ئاوا بەخت کردووە بیانوو بۆ خۆت دەهێنیتەوە ئیتر ئاوایە ژیان نا ژیان ئەمە نییە ژیان لێوانڕێژە لە حەز و خرۆش بیر بکەرەوە بزانە حەز و تاسەت لە کوێ گوم کردووە پێش ئەوەی زۆر درەنگ بێت ژن و منداڵەکانت هەڵبگرە و هەوڵ بدە دووبارە حەز و تاسەت بدۆزیتەوە. هیچ کاتێ ئەوین کەسی لە گەڕان بە دوای خەونەکانیدا نەگێڕاوەتەوە. لە شەوی جەژنی کریسمسدا، نووسەر و هاوسەرەکەی، سالی، ڕوو لە کۆتاییان هەڵدەسەنگات. بە درێژایی شێوان لە تاکە چێشتخانەکەی گوندێکی پیرنە نووسەر لە پەیوەندیی بەو ڕووداوەی کە بەو شێوەیە چاوەڕوانی دەکرد نەچووبووە پێشەوە. دەستی کردە گلەیی و گازندە. هاوسەرەکەی لەو درەختەی کرێسمسە ڕاما کە چێشتخانەکەی ڕازاندبۆوە. نووسەر وای زانی ژنەکەی حەزی لەم باسە نییە. بۆیە بابەتێکی تری هێنایە پێشەوە. گوتی، ئەو لامپانەی بە درەختەکەون جوان نین؟ هاوسەرەکەی وەڵامی دایەوە، با، چۆن؟ بەڵام ئەگەر بە وردی تەماشا بکەیت، دەبینی لە نێوان دەیان لامپادا یەکێکیان سووتاوە. بە ڕای من لە پەیوەندی بە سالی ڕابردووشەوە، تۆ لە بری ئەوەی بیر لە دەیان بەهرەی درەوشاوە بکەیتەوە، تەنیا بیر لەو لامپا سووتاوە دەکەیتەوە کە ڕووناکی نییە. شەیتانێک بە هاوڕێکەی گوت، سەیری ئەو پارسا بێ فیزە بکە بە سەر جادەکەدا دەڕوات، دەچم دەست بە سەر ڕۆحیدا دەگرم. ئەوی تریان گوتی، ئەو گوێ لە قسەت ناگرێت، ئاخر ئەو تەنیا بیر لە شتە پیرۆزەکان دەکاتەوە. بەڵام شەیتان بەبێ ئۆقرەییە هەمیشەییەکەی خۆی خستە شێوەی جوبرەئیلی ئەمین و لە بەرامبەر کابرای پارسادا دەرکەوت و گوتی من بە مەبەستی کۆمەککردنی تۆ هاتووم کابرای پارسا گوتی تۆ دەبێت منت لەگەڵ یەکێکی تر لێک جواندبێت من لە هەموو ژیانمدا کارێکم نەکردووە سەرنجی فریشتێک بەلای خۆمدا ڕاکێشم و درێژەی بە ڕێگەکەی دا بە بێ ئەوەی کە بزانێت لە گومڕایی دوور کەوتووەتەوە. ژنی لە هاوڕێکانی نووسەر بۆ سەیرکردنی نمایش چوو بۆ برۆدوەی لە ماوەی نێوان دوو پەردەدا بۆ خواردنەوەی شتێک چووە دەرەوە هۆڵەکە قەرەباڵغ بووبوو خەڵکی بە جگەرەکێشان و قسەکردن و خواردنەوە سەرقاڵ بوون. پیانۆژەنێک پیانۆی دەژەنی، بەڵام کەس گوێی بۆ مۆزیقاکەی شل نەدەکرد. هاوڕێکەی نووسەر خواردنەوەکەی تەواو کرد و پیانۆژەنەکەی خستە ژێر چاودێرییەوە. ماندوو دەهاتە بەرچاو، کارەکەی تەنیا وەک ئەرکێک ئەنجام دەدا و چاوەڕوانی کۆتایهاتنی کاتی پشووەکە بوو. ژنە لە دوای هەڵدانی خواردنەوەیەکی تر و بە دەست هێنانی غیرەت چووە لای پیانۆژەنەکە و بە دەنگێکی بەرز گوتی، زۆر وەرزە وەڕەزکەری و مێشکی پیاو ورد دەکەیت، بۆچی بۆڵڵی خۆت ناژەنیت؟ پیانۆژەن سەرسام ما و دەستی کرد بە ژەنینی ئەو ئاوازەی حەزی لێ بوو. لە ماوەی چەند دەقەیەکدا هۆڵەکە بێدەنگ بوو. کاتێ ئاهەنگەکە تەواو بوو، چەپڵەیەکی بەجۆشیان بۆ لێدا. سانت فرانسیس ئاسیزی کاتێ لە بەر سەرقاڵبوون بە کاروباری ژیانەوە هەموو شتێکی خستە لاوە، پیاوێکی گەنجی زۆر خۆشویستبوو. سانت کلیەر کاتی بڕیاری عیففەت و پاکیزەییدا ژەنلاوێکی زۆر جوان بوو. سانت ڕەیمۆندۆ لول کە پی نایە بیابانەوە، شارەزای زۆرێک لە زانست و زانیاریەکانی سەردەمەکەی خۆی بوو. خواز لەسەر هەموو شتێکەوەیە. جۆرێک بەربەرەکانیی خوازی هەیە. کەس کە بۆ هاتن لە کێشە و گرفتەکان سوود لە عیرفان وەردەگرێ، ڕێگەیەکی درێژ ناڕوات. کەسی کە ناتوانێ لەگەڵ خەڵکانی تردا دەرگای دۆستی ئاوەڵا بکات، ئاساییە لە دونیا دوورە پەرێزی بکات کاتێ مرۆڤ نەتوانێ دەرامەتێکی باش بەدەست بهێنێ خێر و بیرکردنن لە پێناوی هەژاییدا چ مانایەکی هەیە ئەگەر کەسی ترسنۆک بیت بێ فیز نواندن کارێکی پوچانەیە ڕاست ئەوەیە شتێکت هەبێت و چاوی لێ بپۆشی جیاوازە لەگەڵ ئەوەی هیچت نەبێت و گاڵتە بە خەڵکی تر بکەیت. بۆ پیاوی دەروون نزم کارێکی سانایە بەم لاو ئەولادا بڕوات تەبلیغی هەژارییەکی رەها بکات، بەڵام سوودی چیە؟ پیر دەڵێت، لە کاری خواوەند رازی بە و وەکو چۆن رووبەڕووی دنیا دەبیتەوە ئاوەش بەسەر دەروونتدا زەڵبە. ڕەقبوون ئاسانە، تەنیا کارێک کە دەبێت ئەنجامی بدەین ئەوەیە کە بە خۆدوورگرتن لە خەڵک ئازارچێشتنی خۆمان دووربخەینەوە. بەم جۆرە چیدی ناچار نین مەترسی ئەوین نائومێدی و خەونە بێهودەکان قبوڵ بکەین. ڕەقبوون ئاسانە، ناچار نین لە پێناو تەلەفۆنگەلێکدا کە دەبوو بمانکردنایە یان خەڵکانێک کە داوای یارمەتیان لێ دەکردین و ئەو خێر و خێراتانەی کە دەبوو بمانکردنایە نیگەران بین. ڕقبوون ئاسانە هێندە بەسەر وا خۆمان پیشان بدەین کە لە بورجی عاجدا دەژین و هەرگیز دڵۆپە فرمێسکێکێک ناڕێژین، بەڵام دەبێت لە باقی تەمەنماندا ڕۆڵ بگێڕین. ڕقبوون ئاسانە هێندە بەسە تەواوی ئەو شتە باشانە بخەینە لاوە کە ژیان دەیخاتە ئیختیارمانەوە. نەخۆشی بە دکتۆرەکەی گوت، دکتۆر، من زۆر بە تووندی لە ژێر کاریگەری ترسدام و ترس هیچ خۆشییەکی بۆ نەهێشتوومەتەوە. دکتۆر گوتی، لێرە لە عەیادەکەم مشکێک هەیە، کتێبەکانم ئەجوێ. ئەگەر من ئەو مەسەلەیە بە سەختی وەربگرم ئەوا خۆیم لێ دەشارێتەوە، منیش جگە لە هەوڵدان بۆ ڕاوکردنی ئەو چ کارێکی تر ناکەم. بەڵام بە پێچەوانەوە من هەموو کتێبە باشەکانم لە جێیەکی سەلامەتدا دانابوە و ڕێگەم بە مشکەکە داوە دەستەبەری بۆ هەندێ لەوانە کە ماونەتەوە. بەم جۆرە مشکەکە وەک مشکێک دەمێنێتەوە و بۆم نابێتە مێردەزمەیەکی زەبەلاح. لە شتگەلێکی کەم بترسە و هەموو ترسی خۆت لەسەر ئەوانە کۆبکەرەوە. بەم شێوەیە لە ڕووبەڕووبوونەوەی مەسەلەگەلێکی گرنگتردا دەتوانی ئازایانە مامەڵە بکەیت. پیر دەڵێت، زۆبەی جار خۆشویستن ساناترە لەوەی ببیت بە خۆشویستراو. ئێمە قبوڵکردنی یارمەتی و پشتیوانی خەڵکانی دیمان دژوار دێتە بەرچاو، بۆ ئەوەی خودکافایانە دەربکەوین، هەوڵەکانمان بواری دەربڕینی ئەوین بە خەڵکانی دی نادەن. زۆرێک لە دایکان و باوکان لە تەمەنی پیریدا ڕۆڵەکانیان لە قەرەبووکردنەوەی ئەو خۆشەویستی و پشتیوانیە مەحروم دەکەن کە لە مناڵیاندا پێیان دراوە. زۆر ژن و مێرد لە کاتی غەمباریاندا لە پشتبەستن بەوی تریان هەست بە شەرم دەکەن. لە ئەنجامدا ئاوی ئەوین ڕێناکەوێت و بڵاو نابێتەوە. تۆ دەبێت ڕەفتاری سۆزئامێزانەی خەڵکانی دی قبوڵ بکەیت. دەبێت ڕێگە بە کەسانی دی بدەیت یارمەتیت بدەن، هێزی پێشەوەچوون بدەنێ. ئەگەر ئەوینێکی وا بە دڵسۆزی و بێفیزییەوە قبوڵ بکەیت، ئەوکات بۆت دەردەکەوێت ئەوین نەدەبەخشرێت و نە وەردەگیرێت ئەوین بوونە هاوبەشی یەکتریە. حەوا لە باخی عەدەندا پیاسەی دەکرد ئیبلیس لە شێوەی ماردا لی نزیک بووە و گوتی ئەم سێوە بخۆ حەوا هەر بەو جۆرە کە خودا فەرمانی پێکردبوو بە قسەی نەکرد مارەکە پێی داگر ئەم سێوە بخۆ پێویستە بۆ مێردەکەت جوانتر و دڵبەرتر بیت. حەوا گوتی، پێویست ناکات، ئەو جگە لە من کەسی تری نییە. مار دایە قاقەی پێکەنین و گوتی، هەڵبەتە هەیەتی. لەبەر ئەوەی حەوا باوەڕی بە قسەی مارەکە نەکرد، مارەکە حەوای بۆ سەر گردۆڵەیەک برد کە کانیاوی لێ بوو. مارەکە گوتی، ئەو لەو خوارەوەیە. ئادەم ئەوی لێردا شاردۆتەوە حەوا سێری خوارەوەی کرد و ژنێکی جوانی لە ئاوەکەدا بینی ئەوجا ئەو سێوی خوارد کە مارەکە دابوویە هەڵبژاردەگەلی لە نامەیەک بۆ دڵم دڵەکەم من هەرگیز تۆ زەرزەنشت و سەرکۆنە ناکەم لەوەی کە دەڵێت هەرگیز هەست بە شەرم ناکەم دەزانم تۆ ڕۆڵەی خۆشەویستی خودایت و ئەو تۆ لە پەنای پرشنگی ئەوین و جەلالی خۆیدا پەنا دەدات. دڵەکەم، من باوەڕم بە تۆ هەیە. من لایەنگری تۆم و بەردەوام نزات بۆ دەکەم. دوعا دەکەم کە بگەی بەو کۆمەک و پشتیوانییەی کە پێویستتە. دڵەکەم، من باوەڕم بە تۆ هەیە لەسەر ئەو باوەڕەم کە ئەوینی خۆت لەگەڵ هەر کەسێکدا کە پێویستت پێیەتی یان شایستەیەتی بەش دەکەیت باوەڕم وایە ڕێگەی من ڕێگەی تۆیە و ئێمە پێکەوە بەرەو گیانی پیرۆز هەنگاو دەنێین داوات لێ دەکەم متمانەم پێ بکەیت بزانە کە خۆشم دەوێت و هەوڵ دەدەم تەواوی ئەو ئازادییەت بددەمێ کە بۆ شادانە لێدان لە سنگمدا پێویستت پێیەتی. هەر کات پێویستت بێت ئەنجامی دەدەم تا هەرگیزا و هەرگیز لە بوونی من لە چواردەورتدا حەز بە دڵتەنگی نەکەیت. پیر دەڵێت، کاتێ بڕیار دەدەین دەست بۆ کارێک ببەین، ئاساییە دەرگەرگەلێکی نەویستراو ببنە پیشی ئاساییە دەرگەرگەلێکی نەویستراو بێنە پێشی ئاساییە لەم دەرگایانە برینگەلێکمان وێکەوێ برینەکان چاک دەبنەوە بەڵام شوێنەواریان دەمێنێتەوە ئەمەش خۆی بەهرەیەکە شوێنەواری برینەکە تا کۆتایی تەمەن لەگەڵمان دەمێنێتەوە. ئەمە کۆمەکی گەورەیە بۆ ئێمە ئەگەر سەردەمانێک بە هەر هۆیەک بێ ئارەزووی گەڕانەوە بۆ ڕابردوو لە ئێمەدا بەهێز بێتەوە ئەوەندە بەسە تەماشای شوێنەواری برینەکانمان بکەین. شوێنەواری برین جێگەی کۆت و زنجیر و دەمانخەنەوە یادی ترسی زیندان و بەم وەبیرهێنانەوەیە دووبارە بۆ پێشەوە دەڕۆین. سان پاول. لە نامەیەکدا پێمان دەڵێت، هێوری یەکێکە لە تایبەتمەندییە سەرکییەکانی ئەوین، وەرن با هەرگیز لە یادی نەکەین کە ئەوین یانی ناسکی، گیانی سەخت ڕێگە بە دەستدانی خودا نادات. بیتوێنێتەوە و بەو شێوەیەی جێگەی خواستی خۆیەتی دروستی بکاتەوە نووسەر لە شەقامی باریکی باکووری ئیسپانیادا گەشتی دەکرد پیاوێکی بینی لەسەر پێخەوێ لە گوڵ و گوڵزار ڕاکشابوو لێی پرسی پێت وانییە بەم کارەت گوڵەکان دەپریشێنیتەوە کابرا وەڵامی دایەوە نەخێر تەنیا هەوڵ دەدەم تۆزقاڵێ لە ناسکیەکەیان بۆ خۆم هەڵبگرم پیر دەڵێت هەموو ڕۆژێ دوعا بکە تەنانەت ئەگەر دوعاکانت ناڕۆشنیش بن لە دوعاکاندا داوای هیچ شتێکیش نەکەیت خۆل لەسەر دوعاکردن ڕابێنە خۆ ئەگەر ئەم کارە لە سەرتادا دژوارە ئەوا بەڵێن بە خۆت بدە من ئەم هەفتەیە هەموو ڕۆژێ دوعا دەکەم و لە کۆتایی هەفتەدا ئەم بەڵێنە بۆ حەوت ڕۆژی تر تازە بکەوە بیرت نەچێ بەم کارە نەک هەر تەنها پەیوەندیەکی توند و تۆڵ لەگەڵ جیهانی مانادا دەدەمەزرێنی بەڵکو لەسەر ڕاهێنانی ئیرادەش ڕادەیت لە ڕێ ڕاهێنانگەلێکی واییەوە کە لە شەڕی ژیاندا دیسپلینی پێویست لە خۆماندا دروست دەکەین سوودی نابێت ئەگەر یەک ڕۆژ بەڵێنەکەت فەرامۆش بکەیت و ڕۆژی دواتر دووبار دوعا بکەیتەوە یان ئەوەی یەک ڕۆژ حەوت جار دوعا بکەیت و لە شەش ڕۆژەکەی تردا دوعا نەکەیت و پێت وابێت ئەرکی خۆت ئەنجام داوە هەندێ شت دەبێت بە هەنگاوی هاوئاهەنگ و نەزمیکی ڕاست و دروست جێبەجێ بکرێن خراپەکارییەک لە کاتی مردندا فریشتەی دەرگاوانی دۆزەخی بینی فریشتە گوتی هێندە بەسە کە تەنیا یەک کاری چاکت کردبێ تا هەر ئەو کارە ڕزگارت بکات باش بیر بکەرەوە کابرا بیری کەوتەوە جارێکیان لە دارستانێکدا پیاسەی دەکرد لەسەر ڕێگاکەیدا جەڵجەڵۆکەیەکی بینی بوو جا بۆ ئەوەی پێ لە جاڵجاڵۆکەدکە دانەنێت، لە ڕێگەکەی خۆی لای دابوو. فریشتە زەردەیەکی کرد و لەم کاتەدا تاڵی لە تەونی جاڵجاڵۆکەیەک لە ئاسمان هاتە خوارەوە، ڕێگەی بە کابرادا سەر بکەوێ بۆ بەهەشت. باقی حوکمدارەکانی تریش سوودیان لەم تەونە وەرگرت و دەستیان کرد بە سەرکەوتن بەرەو سەرەوە. بەڵام کابرا لە ترسی پچڕانی تەونەکە گەڕایەوە و پاڵی بەوەوە ناوە بۆ خوارەوە، لە هەمان ساتدا تەونەکە پچڕا و کابرا دووبارە گەڕایەوە بۆ دۆزەخ. ئەو کات کابرا گوێی لێ بوو فریشتەکە دەڵێت، شەرمهێنەرە، خۆپەرستییەکەت ئەو تاکە چاکەیە شتی کرد بە خراپە. پیر دەڵێت، دوورییان جێگەیەکی پیرۆزە لەویادایە کە دەبێ زیارەتکەر بڕیاری خۆی بدات هەر لەبەر ئەوەیە خواکان لە دوڕیانەکاندا دەخۆن و دەخەون جێگەیەک کە دوو ڕێگە بەیەکەوە دەبەست دوو هێزی مەزنی تێدایە کۆ دەبێتەوە ڕێگەیەک هەڵدەبژێدرێت و ڕێگەیەک لەبەر چاو ناگیرێت دوو ڕێگە تەنیا بۆ ماوەیەکی کورت دەبێ بە تاکە ڕێگەیەک ڕەنگە زیارەتکەر لەوێدا پشوو بدات، سەرخەوێ بشکێنێ و تەنانەت پرس و ڕاوێژیش بە خودای نیشتەجێی دووریانەکە بکات، بەڵام هیچ کەسێ ناتوانێ هەتا هەتایە لەویا بمێنێتەوە. کاتێک بڕیار درا ئەوا دەبێت بەبێ بیرکردنەوە لەو ڕێگایەی کە خستوویەتیە لاوە درێژە بە ڕێگاکەی بدات. جگە لەمە دووڕیانەکە دەبێتە چەرمەسەری. مرۆڤایەتی بە ناوی ڕاستییەوە ژمارەیەک لە دڕندانەترین تاوانەکانی خۆی ئەنجام داوە. پیاو و ژنگەلێک لە خەرمانی ئاگردا سووتاون. کەلتووری هەندێ لە شارستانیەتەکان بە تەواوی فەوتاوە. ئەوانەی کە گوناهی خواردنی گۆشتیان ئەنجامدا دوورخرانەوە. ئەوانەی بە دووی ڕێگەیەکی تر کەوتن بەگشتی لە مافە مەدەنییەکان بێبەری کران. مرۆڤێک بە ناوی ڕاستییەوە چوار مێخەی کێشرا، بەڵام لە پێش مردنیدا پێناسەیەکی هەمەلایەنەی بۆ ڕاستی بەجێ هێشت، ڕاستی شتێک نییە دڵنیایی بە ئێمە ببەخشێ، شتێک نییە ئێمە وا لێ بکات لە خەڵکی ڕۆشت باشتر بین، شتێک نییە کە لە زیندانی بیروباوەڕی دواکەوتووانەدا بە حەپسی بمێنێتەوە، ڕاستی ئەو شتەیە کە ئێمە دەگەیەنێت بە ئازادی. ئەو گوتی، ڕاستی بناسە، ئەو کات ڕاستی تۆ ئازاد دەکات. یەکێک لە ڕاهیبەکانی پەرستگەی سیتا گوناهێکی گەورەی کرد، برایان بۆ داوەری کردن داوای عاقڵترین ڕاهیبیان کرد، ڕاهبە ئاقڵەکە بەم کارە ڕازی نەبوو، بەڵام کاتێ پێداگری هەمووانی بینی، سەرئەنجام ڕازی بوو. ڕاهبی هۆشمەند بەر لەوەی بکەوێتە ڕێ، دۆلکەیەکی هەڵگرت و بنکەکەی کون کرد. پاشان دۆلکەکەی پڕ کرد لە وردە زیخ و بەرەو پەرستگاکە کەوتە ڕێ. گەورەی ڕۆحانییان دۆلکەکەی بینی، لە مانای ئەم کارەی پرسی ڕاهیب گوتی من بۆ داوەریکردن لەسەر کەسێکی تر هاتووم گوناه لە سەروم دەبارێ وەک چۆن وردەزیغ لەم دۆلکەیە دێتە خوارێ بەڵام من لەبەر ئەوەی تەنیا سەیری بەرامبەرەکەم دەکەم و گوناهەکانی خۆم نابینم دەتوانم لەسەر کەسێکی تر دادوەری بکەم بە بستینی ئەم قسانە ڕاهیبەکە بڕیاریان دا بێ سێ و دوو لێپرسینەوەکە ڕابگرن لەسەر دیواری کڵێسایەکی بچووک لە پیرنە نووسراوە پەروەردگارە با ئەم مۆمەی کە ئێستا دامگیرسان بدرەوشێتەوە لە کاتێکیشدا کە دووچاری کێشەیەک و عەزمی بڕیارێکم هەیە ڕووناکم بکاتەوە بە ئاگرێک هەڵبگیرسێنێ کە بتوانم بە هۆیەوە خۆپەرستی و غرور و ڕیابازی من بسوتێنێ با گڕێکی لێ هەڵسێ کە بتوانێ بە هۆیەوە گەرمی بە دڵم ببەخشێ و فێری خۆشەویستیم بکەیت من ناتوانم ماوەیەکی زۆر لێرە بمێنمەوە بەڵام بە دانانی ئەم مۆمە گەردێک لە بوونی من لێرە دەمێنێتەوە یارمەتیم بدە کارەکانی ئەمڕۆم عیبادەت بن ئامین. یەکێ لە هاوڕێکانی نووسەر بڕیاریدا چەند هەفتەیەک لە یەکێ لە پەرستگاکانی نیپاڵ بەسەر بەرێ. ڕۆژێ پاشنیوەڕۆ چووە ناو یەکێ لە پەرستگا زۆر و زەوەندەکانی دیرەرەوەر و ڕاهیبێکی بینی کە زەردەخەنەی لەسەر لێو لە میحرابدا دانیشتبوو. ئەو پرسی، بۆچی پێ دەکەنیت؟ ڕاهیب گوتی چونکە لە مانای مۆز تێدەگەم ئەو کات کیسەکەی کردەوە و مۆزێکی گەنیوی دەرهێنا و گوتی ئەمە ئەو ژیانە ڕوو لە کۆتاییەیە کە ماوەکەی بەسەر چووە و سوودێکی لێ وەرنەگیراوە ئێستاش زۆر درەنگ بووە پاشان مۆزێکی تری لە کیسەکە دەرهێنا کە هێشتا سەوز بوو ئەو مۆزەی پیشانی کابرا درا دووبارە خستیە ناو کیسەکەی و گوتی، ئەمە ئەو ژیانەیە کە هێشتا سەرێی نەهاتووە و چاوەڕوانی کاتی گونجاوە. دواجار مۆزێکی گێییوی دەرهێنا، پاکی کرد و لەگەڵ کابرا نیوەبەشیان کرد و گوتی، ئەمە ساتەوەختی ئێستایە، فێربە چۆن بەبێ ترس تێیدا بژیت. ژنێک ڕێک بڕی ئەو پارەی هەڵگرت کە پێویستی بوو کوڕەکەی پێ بەرێت بۆ سینەما. لە ماڵ چوو بووە دەرەوە. کوریشگا خرۆشابوو. تاوناتاوێ لە دایکی دەپرسی کەی دەگەنە ئەوێ؟ کاتێ لە پشت چرای سووری ترافیلکلایتەکە وەستا بوو، سۆڵکەرێکی بینی لە قەراخ شۆستەکە دانیشتووە. گوێی لە دەنگێ بووک دەیگوت هەموو ئەو پارانەی پێتە بیدە بەو ژنە لەگەڵ دەنگەکەدا کەوتە قسەوباس و ئەو بەڵێنی بە کوڕەکەی دابوو کە بیبا بۆ سینەما. دەنگەکە پێی داگرت هەموو پارەکەی بدەرێ. ئەو گوتی، دەتوانم نیوەی پارەکەی بدەمێ و کوڕەکەم بە تەنیا بنێرم بۆ سینەما و خۆشی لەم لە دەرەوە چاڕوان بم. دەنگەکە نەیویست لەم بارەوە یەک و دوو بکات، هەموو پارەکەی بدەرێ. ژنەکە کاتی نەبوو بۆ کوڕەکەی ڕوون بکاتەوە ئۆتومبیلەکەی ڕاگرت و پارەکەی بۆ گەداکە داگرت سوالکەرەکە گوتی ئێوە بۆ منتان سلمان کە خودا هەیە ئەمڕۆ ڕۆژی لەدایک بوونمە من سوالکردن ناڕحەت و شەرمەزار بووم لەبەر ئەوەی بڕیارمدا سوال نەکەم گوتم ئەگەر خوایەک هەبێت خۆی دیارەکم پێشکەش دەکات